بەنی ئیسرائیل وتیان، ئەی موسا تۆش پەرستراو و بتێکمان بۆ پەیدا بکە وەک ئەوەی ئەوان، موساش پێی فەرموو، بەڕاستی ئێوە گەلێکی نەفامن، ئاخر ئەو کارەی ئەوان دەیکەن بێهودە و بێ سوودە، هەرچی دەیکەن بە فیڕۆ دەڕوات و بەتاڵە. وە فەرموودەی فەرموودەکەی ئەبی واقیدی لەیثی دەکەنە بەڵگە، کە دەفەرموێت، لەگەڵ پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم بەرەو حونەین ڕۆیشتین، ئێمە تازە موسڵمان ببووین، بەلای دارێکا ڕۆیشتین کە پێی دەوترا دارە خاوەن چڵ و پۆپەکە، ذات انواط، ئەهلی شرک سیلاح و شمشێرەکانیان پێدا هەڵئەواسی و لە پەنایدا دەمانەوە بۆ بەرەکەت، وتمان، ئەی پێغەمبەر، ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم تۆش دارێکی وەک ئەوان ئەومان بۆ دابنێ، پێغەمبەری خواش فەرمووی، اللە اکبر ئینکاری کردن فەرمی بەڕاستی ئەوەی وتتان وەک قسەی بەنی ئیسرائیل وابوو کە بە موسایان وت ئیجعل لە نائیلهن کەما لەهم ئالیها بێگومان ئێوە شوێن ڕێچکە و گەلانی پێش خۆتانەکەون جا محامەکانی ئەهلی شیرک و کوفر دەڵێن موسا علی سڵات و سلام ئەوانەی تەکفیر نەکرد کە داوای شیرکیان کرد سەرەتا دەبێ بزانین بەکارهێنانی وشەی جەهل بەرامبەر بە یەهودیەکان کە پێغەمەر موسا عليهەی سڵاسن بەکاری هێنا بەواتای ئەوە نایەکە موسا عزر بە جەلی بۆ هێنابێتنەوە لەو داواکاری کوفروشی کە گەوریاندا کە کردیان خی گەور دەربارەی داواکاری کافرەکان بۆ پەرستنی غەیری خوا بۆ پێغمبەر علی ساڵم دەفەرمی قل ئەفغەیڕ اللهی تەئمورونی اعبد ایها الجاهلون واتە ئەی پێغمبەری خوا علی ساسەلام بەو مشتری و کافرانی کە دەیان و تۆش پرسراوەکانی ئەوان بپەرستیت بڵێ فەرمانم پێ دەکەن کە جگەل لە خۆی گەورە بپەرستم ئەی نەفام و نەزانەکان لەکاتێکدا هیچ پەرسراوێک شایستەی پەرستن نیە جگە لە اللە دەبینین وشەی جاهلون بەکارهێنرا بەرامبەر بە کافرەکان و ئەهلی شرک ئایا ئەمەش واوەتای ئەوە دێ کە پێغمبەر علی ساسە لەم عزر بە جەهلی بۆ ئەنەش هێنابێتەوە بێگومان نەخێر بەکارێنانی قالە ئینەکم قومون تەجهلون کە موسا علی سەسلام بەکاری هێنا بەرامبەر ئەوانی کە داوای شیرکیان کرد بە هیچ شێوەیەک بەواتای ئەوە نایە موسا عزر بە جەهلی هێنابێتەوە بۆیان لەسەر عادەتی خۆیان کە هەمیشە زۆریان بە پێغەمبەرەکانیان دەکرد و داوای شتانێکیان لێ دەکردن کە مومکین نەبوو و پێشتریش باس کراوە کە داوایان کرد ئەی موسا ئیمانت پێ ناهێنین هەتا خوا بە ئاشکرا نەبینین و جگە لە کوفرەکانی تریش کەواتە داواکاری شیرکی بەنی ئیسرائیل بۆ موسا علیە سلام لە نەزانی و جەهلیانەوە نەبووە تا موسا علیە سلام عزریان بۆ بهێنێتەوە بەڵکو لە عینادی و سەرسەختی و نەفامی خۆیانەوە بوو لە کاتێکا پێغمەر موسا علیە سلام ئەوانی لەگەڵی دابوون لە پێناو تەوحید و بەڕائەت لە کوفر و شیرکی فرعون ناڕەحەتیان چەشت خوا فرعونی بۆ لە ناو بردن پەڕاندنیەوە لە ڕووباری نیل ئاخر چۆن ئەکرێ موسا علیە سلام هێشتا تەوحیدی فێر نەکرد بێتن کە سەرەتای دەعوە و دەستپێکی پانگەوازی بوو. چ عەقڵێکی ساغ تەسلیمی ئەوە دەبێ بەنی ئیسرائیل ئەوەندەیان نەزانیبێ لە تەوحید و شیرک کە بت پەرستی و گۆرەکە پەرستی کوفر و شرکی گەورەیە. بەڕاستی کەسێک کە لە قورئان و بەسەرهاتی یەهودیەکان تێگەیشتبێت تێدەگا کە ئەوان هەرگیز جاهیل نەبوون بەرامبەر بە تەوحید و بەرامبەر بە حەقیقەتەکان. لە هیچ شوێنێکی قورئاندا خوای گەورە نەزانین و جەهلی نەداوەتە پاڵ یەهودیەکان. کە ئەوان نەزانن کفر و شرک چیە و کامەیە کەواتە قالە ئینەکم قومن تەجهلون واتە بەڕاستی ئێوە گەلێکی نەفام و گێل و سەرسەختن نەوەک بە واتای ئەوە بێ کە ئێوە گەلێکن نەتان زانی گۆرەکە پەرستی و بتپەرستی کفر و شیرکی گەورەیە بۆیە عزرتان هەیە بە جهل بەڕاستی ئێمەوە پەڕی نەفامێتی و کەم عقلی و فەهم سەقەتیە کە ئاوالایەتەکانی خواتێ بگەین وەگەر سەرەتا سەرنجی فەرموودەکەی ذات انواط بدەین لە ڕووی سەنەدەوە، ڕاستە کە فەرموودەکەی ئیمامی ئەحمەد لە موسنەدەکەیدا بە ژمارە بیست هەزار و هەشت سەد و نەوەد و پێنج و تیرمیذی لە جامیعەکەیدا بە ژمارە دوو هەزار و سەد و هەشتا و یەک و عەبدولڕەزاق لە موصنفدا بە ژمارە بیست هەزار و حەوت سەد و شەست و سێ و جگە لەمانیش لە زانایان ڕیوایەتیان کردووە دەبینین مەداڕی سەنەدەکەی لەسەر ڕاوییەکە یعنی ئەم دوو کەسە ئەم حەدیسیان ڕیوایەت کردووە جگە لەمەش ئەگەر سەرنج بدەین ئەمە لە ڕووی سەنەدەوە ئەمما لە ڕووی مەتنەوە ئەگەر سەرنج بدەین لە فرەرمودەکە ئەوەی تێدایە کە ئەبی واقیت فەرموو بێتی وە نەحن و حودەسا و عهدین بکوفر ئێمە تازە مسلمان ببووین واتە پێش جەنگی حونەین ئەبی واقید و ئەو کەسانە موسڵمان بوون بەڵام ئیمام ئیبن حیبان لە کتێبەکەیدا ئەسیقات لە ژیان نامی ئەبی واقیدا دەفەرمێ ئەبی واقیدێکی بوو لەو سحابیانی بەشداری بەدری کردووە لە ئەهلی مەدینەش ماردوێت ئیمام صلاح الدینی صفدی لە کتێبەکەیدا ئەلوافی فی الوفیات فەرموویەتی ئەبو واقید، قدیم الاسلام و انه شهد بدرا، تە لەوانەیە کە هەر زوو موسڵمان بوو بەشداری بەدری کردووە. کەواتە و نحن حدثاء عهد بکفر علەت و لاوازیەکی ترە لە مەتنی فەرموودەکەدا. ئەم فەرموودەیە لە ڕووی سەنەدەوە لە ڕووی مەتنیشەوە علە و لاوازی تێدایە. ناکرێتە دەلیل و بەڵگە ئەگەر وا حساب بکەین فەرموودە فەرموودەکە صحیحیش بێ ئایا دەکرێتە دەلیل بۆ بیردۆزی عزر بە جهل بێگومان نەخێت چونکە سەرتا دەبین فەرموودەکە ئەوەی تێدایە کە هاتووە ونحن حدثا وحدین بکفر ئەوانەی ئەم داواکاریان کرد تازە مسلمان بوو بوون معلومیشە لە ئەهلی عیلم حەدیث و عهدین بالئیسلام تازە مسلمان بوو عزری هەیە لەوەی کە بکەوێتە ناو کفر و شیرکەوە بەڵام کەسێ تازە موسوڵمان بوونەبێ لەناو وڵاتی دەعوە و ئیسلامدا ژیابێ هیچ عوزرێکی نییە و شوبهاندنی داواکاری هەندێک لە هاوەڵە تازە موسوڵمان بووەکان بە داواکاری بەنی ئیسرائیلەوە لەلایەن پێغمبەرەوە علی ساسەلام شوبهاندنی داواکاری بوو بە داواکاری نەک شوبهاندنی داواکراو بە داواکراو چونگە داواکراوی بەنی ئیسرائیلەکان شیرک و کفری گەورەی ئاشکرا بوو بەڵام داواکردنی داواکراوی دانانی دارێک داواکردنی دانانی دارێک بۆ تەبڕوک شیرک و کوفری بچووکە ئەوەی بن بەن ئیسرائیلەکان لە نەفامی و عینادی و سەرسەختی و نالەباری و ناڕحەتکردنی پێغەمەرەکانەوە بوو بەڵام داواکاری هاوڵە تازە مسلمان بووەکان لە تازە مسلمان بوون و نزیکیان بوو لە سەردەمی جاهلێت و شیرکەوە بەن ئیسرائیلەکان بەم داواکاریان لە پێغەمەر موسا تووشی کوفر و ڕیددە بوون بەڵام هاوڵە تازە مسلمان بووەکان مجرد داواکاری مشابهی ئەهلی شیرکیان کرد لەو شیرکە بچووکەدا کە مسلمانی پێ لە ئیسلام دەرناچێ و ڕدە و کوفری گەورە نەبوو ئەگەر ئەنجامیشان بدایە تەنها داوایان کرد و دەبینین لە فەرمودەکەدا هاتووە کە پێغەمەری خوا عليه سڵاسلام زۆر تووڕە بوو ئەله ئەکبەری بەرامبەریان کرد پاشان فەرمێتی بەڕاستی ئەوە شوێن ومەتانی پێشخۆتانەکە نە دوور نە نزیک فەرموودەکە ئەوەی تێدا نییە کە پێغەمبەری خوا عەلەیهی سڵاو سەلام نەرمی نواندبێ و عوزر بە جەهلی بۆیە نابێتنەوە بەڵکو ئەگەر جەهل عوزر بوایە لە کوفر و شیرکدا چۆن پێغەمبەری خوا عەلەیهی سڵاو سەلام بەرامبەریان تووڕە دەبوو ناڕەحەت دەبوو لێ و دەبینین و دەبێت بزانین کە ئەم هاوڵانە داوای شیرکیان نەکرد بەڵکو تەنها داوای مشابهی ئەهلی شیرکیان کرد کە ئەمانیش وەک ئەوان دارێکیان بۆ دابنرێ، بۆ بەڕەکەت شمشێرەکانی پێدا هەڵبواسرێ، کردەوەی ئەم هاوەڵانە موجەڕەد تەنها تاوانێک بوو، داواکارێکە، نەوەک کوفر، تا ئەوەی قیاس بکرێ بۆ کوفر و شیرکی گەورە. و شێخی ئیسلام ابن تەیمیە بەڕەحمەت و دەفەرمێ فأنکر النبی صلی الله علیه وسلم مجرد مشابهتهم الكفار في اتخاذ شجرة بەرامبەر بە هاوەڵان دەرئەکەوێ و بێ ئەدەبیشان بەرامبەر بە هاوەڵان دەرئەکەوێ کە شیرک و کوفر ئەدەنە پاڵ ئەم هاوەڵە بەڕێزانە وا تێگەیشتون لە فەرموودەکەی ذات و ئەنواط کە هاوەڵان شیرک و کوفریان کردووە و کافریش نەبوون بنچینە لەسەر ئەم تێگەیشتنە سەقەت و کرچە دێن بیردۆزی عوزر بە جەهل ئەکەن عەقیدە و مەنهەج ئەیدەنە پاڵ ئیسلام و سەلەف.